بەشی بیست و یەکەم پرسیم نامەی چی چێ نووسیوێتی کابرا کە سیمای دەبەنجێکی هەبوو دەویست خۆی گرنگ پیشان بدات بە چاوە ڕیپۆقاوەکانیەوە سێرێکی منی کرد و پێکەنی بە خەیاڵی خۆی دەویست تاقیم بکاتەوە بەڵام بۆی نەچووە سەر دەرفەتم نەدا و بە باوکمم وت با لە هەموو کەسانی ماڵەوەمان بپرسێ کە ئایا دوێنێ فەڕاشی پۆستە نامەی بۆ ئێرە هێناوە یان نا؟ من دڵنیا بووم لەوەی هەر کام لەوانەی لە ماڵەوە چ دایکم و چ فزە سوڵتان و دایەنەکەم و بابای پیرەمێرد کە هەر یەکەیان بی سی ساڵیان لە ماڵمانا بردبوویە سەر ئاگاداری ژیانی ڕامیاری ڕابردووی باوکم بوون و ئەوە بەلایانەوە یەکەم جار نەبوو کە نابێ لەم جۆرە حاڵەتانەدا لێو هەڵبهێننەوە ئینجا وتم پاشان فڕاشی پۆستە ئەتوانێ بڵێ نامەی بە کێ یاوە؟ پیاوەکە وتی عەرزم کردن لەوانەیە فەڕاشەکە بە هەڵەیا چووبێت، جگە لەوە خۆشی دانی بەوەیا ناوە کە نامەکەی نەیاوەتە دەست کەس و لە درزی دەرگاکەوە فڕێ یاوەتە ماڵەوە. کابراکە لە هەموو قسەکانیدا ریا و دووڕوی هەست پێکرا و کەوتە باسکردنی خۆی کە هەر لە کۆنەوە رێزی بنەماڵەکەی ئێمەی گرتووە و یەک پارچە دڵی خوێنە کە بە هۆی ئەم پشکنینانەوە دەبێتە مایەی ئازاری خەڵکانی بەڕێز. سوێندی بە خوا و بە عەلی خوارد کە هەزار جار داوای ئیستیقالەی کردووە بەڵام چی بکات دەستبەرداری نابن، باسی ئەوەی کرد کە ڕۆژێکیان ناچار بووە تەنانەت ماڵی ژن براکەشی بپشکنێ بەڵام چی بکا ئەم مەئموورە و مەئمووریش مەعزوورە، لە کاتێکا باش دڵنیا بووە لەوەی کە ژن براکەی مرۆڤێکی بێوەیە و پیاوی ئەو جۆرە دەردی سەریانە نییە، سەیر لەوەیایە کە ژن براکەی داوای کردبوو لە وەزارەتی ناوخۆش دابمەزرێ. بەڵام بە چێ چێ تازە ژن براکەشی چاوەڕێی هەموو جۆرە کارێکی لەو بابەتانی لێکات بە قسەکانیا وا پیشانەیە کە کابرایەکی بێگوناه و بەسەزمان و خۆشی ئەزانێ کە بێهودە خەریکی پشکنین یان ماڵەیە بەڵام ئاخر کەسێکەی لەم شارەیەم نامانانووسێ دەبێتە هۆی ئازار و بەدبختی خەڵکی و بێگومان پیاوانی ئاسایش هەرەی دۆزنەوە ئەو ئامێری چاپەی کە ئەم نامانەی پێ چاپ کراوە ئامێری چاپی کۆنتینتاڵە و ئێستا ژمارە و وێنەی تەواوی ئەو ئامێری چاپانەی کە لەم ساڵانەی دوایی داهاتوونەتە ئێرانەوە لە لامانە هەر ئەم شەو ئەزانرێم ئامێرە لە چ ماڵێکایە بەدەم قسەکانیەوە پەڕەی کتێبەکانی هەڵدەدایەوە و هەڵگێڕ و داگێڕی ئەکردن ئاخرەکەی وتی نەخێر هیچ لێرە نییە باوکم خەریک بوو کەمێک توندوتیژە بوو وتی کەواتە ئێسا چیە فەرموون؟ کابرا مەسەلەکەی گۆڕی و پرسی. ئامێری چاپکردن لەم ماڵەیا نییە؟ کە ناوی ئامێری چاپی هێنا ڕەنگ لە ڕووما نەما، بەڵام ئەو لەوە دەبەنگتر بوو کە لەوە بگات. من هەڵسام و ویستم بچمە دەرێ، تۆزێک پشتم لەو کرد، باوکم وەڵامی دایەوە. من خۆم کابرایەکی قەدیمەم، خۆم خۆشنووسم و کچەکەشم چەند ساڵێ خۆشنووسی خوێندووە، لەبەرئەوە هیچ کارێکمان بە ئامێری چاپ نییە. ساردێکەی باوکم هۆشی بە بەرما هێنایەوە. گەڕامەوە و بە نیگایەکی ئافەرینەوە تەماشایەکم کرد و وتم، ئاغا گیان با هەموو ماڵەکە بگەڕێ، باوکم وتی، من هیچم نەوتووە با بگەڕێ. کارمەندی ئاسایشەکە لە منی پرسی، ئێوە ئەزانن چا بکەن؟ وتم، هەموو کەسێک ئەزانێ، چاپکردن پێویستی بە فێربوون نییە. پرسی، لای کێ خوێندووتە؟ وتم، نەمخوێندووە، من بە یەک پەنجا ئەزانم چا بکەم. پرسی، لە کوێ کارێ لەسەر ئامێری چاپ کردووە وتم لە قوتابخانە چاپمان هەبوو لەوێ کارمە کرد وتی ئەتوانن ئامێری چاپەکەم پیشان بەن بە توندیەوە وەڵامم دایەوە چیتان پیشان بەم من دە ساڵەبێ لەو قوتابخانەیە نەماوم وتی من وتم بەم دواییە وتم، کەی ئێوە وتان بەم دواییە؟ ئەو لێپرسینەوەی ئەو ڕۆژە ئەو ساردی باوکم کە منی هاندا و ئەو دڵەڕاوکێی دووچاری بووم تا ئاکام بە دوورخستنەوەی باوکم کۆتایی هات. هەموو ئەم شتانە بە لای منەوە تازە بوون. من ئەو ڕۆژانە تامی ترس و تۆقینی دایرەی ئاسایشم چەشت و هەموو ساتێک چاوەڕێ بووم بێن و بمگرن. هەر کە لە درگا ئەدرا من داسڵەچیم. سڵم لە سێبەری خۆم ئەکردەوە. شەرمم لە نیگا نیگەرانەکانی دایکم ئەکرد. بەڵام لە هەموو ئەو ترس و تۆقینە گرنگتر هەستێکی تازە بوو کە دڵ و ڕۆحی منی شاد ئەکرد. بە خۆمم ئەوت. ئێستا ئەو بە چاوێکی ترەوە سەیریم نەکات لەبەر چاویا گەورە بووم ئێستا ئەو کچە بچکۆلەیە نیم کە تەنها بۆەوە بەسترابمەوە و خۆم کەسێتی خۆم هەیە کاتێ کارمەندی ئاسایشەکە ڕۆژت باوکم بێ ئەوەی هیچ بڵێ چووە ژوورەکەی خۆی و لەو دیو مێزەکەیەوە لەسەر کورسیەک دانیشت و کاغەزەکانی سەفتە کردەوە چەند دەقیقەیەک هەردووکمان بێدەنگ دانیشتین و ڕاماین دایکم لەو ژوورەی تەنیشتمان لەسەر بەرماڵەکەی بوو تا من بێدەنگیەکەم بڕیوتم ئاغا گیان، باوکم بە هێمنی و لەسەر خۆ وەڵامی دامەوە، بهێڵە تاوێک تەنیا بم و بیر بکەمەوە. وتم، ئاغا گیان، حەزمە کرد هەردووکمان پێکەوە بین و بەیەکەوە بیر بکەینەوە. تۆزێک چاوەڕێم کرد وەڵام بداتەوە، ئینجا بە کورسیەکەوە وەرچەرخا و ڕووی تێ کردم. من هەڵسام و چوومە لای و سەریم نا بە سنگمەوە. باوکم دەستی کردە ملم و ڕوومەت و ناوچەوانی ماچ کردم و دڵی پڕ وتم، ئاغا گیان، من سەرچاوەی ئەم هەموو دەردی سەریانەی ئێوەم. وتی، نا کچی خۆم وا بیر مەکەرەوە، من شانازی بەوەوە ئەکەم کە کچێکی وەکوو تۆم هەیە. وتم، ئاخر لە پای چی ئێوە بەرگەی ئەم شتە نابەجێیانە بگرن؟ تەماشاکەن لەگەڵ ئێوەیا وا ڕەفتار ئەکەن، ئەی ئەبێ لەگەڵ خەڵکی ترا چۆن بن؟ وتی، تۆ ئومێدت بە خەڵکی زۆرە؟ وتم، ڕاستانەوێ زۆر ئومێدم پێیان نییە، بەڵام ئەمە تاقە شتێکە کە من بە ژیانەوە ئەبەستێتەوە. وتی، خراپتر، ئەی کێ ئەم نامانە ئەنووسێت؟ وتم، ئەم نهێنییەم پێ مەدرکێنە، ناتوانم بێڵێم. وتی، تۆ خۆت ئەزانی هەموو بیرکردنەوەیەکی من تۆیت، پێویست ناکات تۆ خەمی من بخۆیت، من هەموو چەند ڕۆژێکم ماوە لەم دنیایەیا، بەڵام ئەوەی ویستوومە ئەوەیە تۆ بە بەدبەختی نەبینم تۆ خۆتەزانی هەموو بیرکردنەوەیەکی من تۆیت پێویست ناکات تۆ خەمی من بخۆی من هەمووی چەند ڕۆژێکم لەم دنیایەیە ماوە بەڵام ئەوەی ویستوومە ئەوەیە تۆ بە بەدبەختی نەبینم وتم من ئێستا لە هەموو کاتێکی تر بەدبەخترم دەستی بەسەر قژما هێنا وتی بۆچی کچە خۆشەویستەکەم چی بووە وتم، مەپرسن، من خۆشم نازانم چیمە. ئینجا دەستی بە ئامۆژگاریم کرد و وتی، نایڵێیت مەیڵێ، بەڵام ڕۆڵە تۆ و ئەوانەی کە وەکو تۆن ناتوان هیچ بەرامبەر ئەم ڕژێمە بکەن. ئێوە وازان ئەم ڕژێمە لەسەر پێی خۆی وەستاوە تا ئێوە بتوانن سەرەونگونی بکەن؟ ئەوانەی کام ڕژێمە پارێزن لەم چاوشارکییانەی ئێوە ناترسن. ئەم دێوە قوربانی زۆری ئەوێ بەڵام من کەسێک نابینم پیاوی مەدانەکە بێ ئەترسم لە بری ئەوەی لاوازتری بکەن زیاتر هاری بکەن و خوێن خۆرتر بێت و بێپەروایانە تیان بکەوێت بیستوشمە لە فەڕەنسا چەند قوتابیەک لەم جۆرە هەوڵ و تەقەلایەدان چاوم بە ڕۆژنامەکەشیان کەوتووە ئەگەر هەستەکەی ئەم ڕێی گرتووتەتە بەر ڕێیەکی ڕاستە و ناتانی دەستبەرداری بیت بەرداوام بە لەسەری و خوا لە پەناتدا بێ ئەزانم ئاوەکەیان لە فەرەنسا بۆ ڕشتویت بە هەر حاڵ من هەموو ماڵ و داراییەکەم لە بەردەستایە. لە هەمان کاتدا زەنگی تەلەفۆنەکە لیدا لە دایرەی ئاسایشەوە دەیانویست قسە لەگەڵ باوکما بکەن. ئەفسەرەکەی ئاسایش داوای لە باوکم کرد ئێوارە سەعات شەش تا حەوت سەرێک لە نووسینگەی بەڕێوەبەری گشتی بدات. کاتێک باوکم لە دایرەی ئاسایش گەڕایەوە، بە پێچەوانەی ئەوەوە کە من چاوەڕێم دەکرد، زۆر ئاسایی و هێمن بوو. لە ڕەفتار و قسەکانیا هەستم بە هیچ جۆرە شڵەژانێک نەکرد و شەوێ هەروەکو شەوانی پێشوو لەگەڵ من و دایکمدا لە ژووری کارکردنەکەی لەسەر زەویەکە دانیشتبوو بیجامەکەی لە پێ کردبوو عەباکەی دابوو بەسەر شانیا و سینی مەشروبەکەی لە بەردەمیا بوو بۆ مەزەش چەند لەتێک هەنار و تۆزێک نان و سەوزە و توور و گۆشتی بەرژاوی لە بەردەمی خۆیدا دانابوو دەربارەی هەموو شتێ دوا تەنها ئەو شتە نەبێت کە لە دڵیدا حەشاری دابوو من تامەزرۆی زانینی بووم ئیدی لە کۆتایی شەودا من وامزانی ڕووداوەکە بە تەواوەتی کۆتایی هاتووە ڕۆژی دوایی بە دایکمی وتبوو، ئەویش بە منی وت کە باوکم نیازی وایە بچێ بۆ ساڵح ئاباد، بۆ ئەو موڵکی کەرەنزی قەزوێنەوە هەیەتی. هەر هەمان ڕۆژ من و دایکمی بۆ تاپۆ برد و لەوێ بەشێکی دارایەکەی خستە سەر من، بەشی دایکیشمی دیاری کرد، بڕیاریش درا کە تا باوکم لە ژیاندا بێت و پاش مەرگیشی من کاروباری ماڵ و موڵکەکەی بگرمە ئەستۆ. مامۆستا تا دوو سێ هەفتە بەسەرهاتی دوورخستنەوەی باوکمی نەزانی. بەڵام بەوەی زانیبوو کە ماڵمانیان پشکنیوە و هەر لەبەر ئەم هۆیەش بە هیچ جۆرێک ئامادە نەبوو بیبینم و تەنها جار ناجارێک ئاغا ڕەجەب دەستوورەکانی ئەویم بۆ ئەهێنام تا ئەو شەوەی کە چارەنووسی شوومی منی تیا دیاری کرا. دەم و کۆتایی پاییز بوو بەڵام هێشتا هەوا ئەوەندە سارد نەبوو کە پێویست بکە مرۆڤ جل و بەرگی گەرم بپۆشێت من کراسێکی ئاوریشمی قۆڵ کورتم لەبەردا بوو ئەویش چاکەتێکی هاوینەی و پانتۆڵێکی خۆڵەمێشی پۆشی بوو بۆین باخێکی جوانیشی بەست بوو ڕەنگەکەی شەرابیەکی خاڵ خاڵ بوو وەختێ لە بەردەم سینەماکەیا بینیم ترس دایگرتم هەستم کرد کەسێک چاودێریمانەکە یەکێک لە پشتی سەری ئەوە وەستا بوو کاتێک کەلەماکان نزیک بوومەوە ئەو تۆزێک لێ مرد بوویەوە کە لە سینەماکەیە سەرنجم بۆ ئەو لاوە کورتە باڵا سمێل ڕەشە ڕاکێشاوتی هیچ نییە کەس حەقی بەسەر ئێمەوە نییە وتم ئاخر من بینیم لێ مرد بوویەوە وتی، جۆ مەیەرێ لە خۆمانە. پرسیم، ئەی باشە بۆچی بە منتان نەناسان؟ وتی، ویستم ئەو تۆ بناسێ، پێم بڵێ، ئەو ڕۆژە لە ماڵی ئێوە چ باس بوو؟ پرسیم، ئێوە لە کوێ زانن؟ وتی، لەم دوو سێ هەفتەی دواییدا ژمارەیەکی زۆریان گرتووە. وتم، هاتن بۆ ماڵی ئێمەش و ماڵەکەمانیان پشکنی. وتی، سەبر کەن تا لە یادم نەچووە با شتێکتان پێ بڵێم، ئەو نامانەی کە لە پاریسەوە یەن بە چ ناوێک پێتان ئەگەن؟ وتم، لەسەر نامەکانە نووسرێ بەڕێز خانم فەرەنگیز. پرسی، ناوی باوکتانی لەسەر نییە؟ وتم، نەخێر، تەنها ناونیشانی ماڵەوەمانی لەسەرە، ناوی شەقامەکە و ژمارەی خانووەکەمان. وتی، باشە، زۆر باشە، تێلگرافێکم کردووە تا ئیدی بەو ناونیشانە نامە نەنێرن. هەر نامەیەکتان پێگەیشت تا بیست و چوار سەعات مەیکەنەوە، گەر هاتن و داوایان کرد بیگەڕێننەوە و بڵێن ئەمە بۆ ئێمە نەهاتووە و بە هەڵە بۆ ئێرەیان ناردووە. پرسیم، ئەی ئەگەر نەهاتن؟ وتی، لەگەڵ ئەوەشا هەر مەیکەنەوە بیەن بە من، کاتێ ڕەجەبتان بینی بیێنێت تا بۆ منی بهێنێت، منیش بەبێ ئەوەی سەری زەرفەکە بکەمەوە نامەکە ئەخوێنمەوە و پاشان بۆتان یەگەڕێنمەوە نامەکە وەکو خۆی هەڵبگرن. نیگەران بووم، پرسیم، مامۆستا هیچ مەترسییەک لە ئارایە؟ وتی، هەمیشە مەترسی لە ئارایە، بەڵام ئیتر لەو بڕوایە دا نیم مەترسییەک بۆ ئێوە هەبێت. جگە لەوە من تا ئێستا بە تەواوەتی نازانم لە ماڵتانا چی ڕوویاوە، ئێوە جارێ ئەوەم بۆ باس بکەن. هەرگیز ئەوم بەو گەرمی و کەفوکوڵەوە نەبینیبوو. کاتێ لە تاریکییەکەیا دەستی گرتم تا شوێنەکانمان ئاڵوگۆڕ بکەین، لەشی گەرم بوو. من هەرگیز چاوەڕێی ئەوە نەبووم، ئاغای چاودێر. ئەم حاڵەتانەی ئەو شەوە بە سەرما هاتن، کاتێ ئەوم بینی بە جۆرێک نین بتوانم بەم سادەییە بۆتان باس بکەم. تەماشا کەن. من باوکی خۆمم خۆشەویست کەچی زیاتر نیگەرانی مامۆسا بووم ئەترسام نەبا توشی بەڵایەکی بکەن ئەو مەترسیەی هەڕەشەی لە مامۆستا کرد بەلای منەوە هەزار جار سەخت تر بوو لەو بەڵایەی کە بەسەر باوکما هاتبوو من شڵەژا بووم و ئەو پیاوە کە هێندە هێمن بوو دەیتوانی ئەو هەست و سۆزەی کە کێنگڵ بە دەروونی دەدا لە ناخی دڵیا حەشار بات ئەو شەوە ئەوەندەی نەمابوو لە ژێر کاریگەری ئەو شڵەژاویی منا هاوسەنگی خۆی لە دەست بات لە کوێ دەمزانی کە ئەوی شۆک و من ئازارە چێژێت بە هەر حاڵ ئەو ئازاری کە هەردووکمانەمان چێژ لە دوو ڕوانگەی تەواو جیاوازەوە بوو من ناتوان بەسەر ئازاری ڕۆحی خۆما زاڵ بم گەر تا ئێسا لە قسەکانم گەشت بن باشتر گەر تێنەگەشت بن ئەوە ئیدی گوناهی من نییە بەڵام ئەو مرۆڤ بوو، بەلایەوە شتێک نەبوو تەنها لایەنێکی تاکەکەسی بەخۆیەوە بگرێت، ئەو هەموو شتێک تەنانەت هاواری دڵیشی دەخستە ژێر تیشکی شیکردنەوە و گەر لەگەڵ ئەو بیروڕایانەی کە پێوەی پابەند بوو تەبا نەبوایە ئەوا ئەو هاواری خەفا ئەکرد. پێم وتن کە بەلای ئەوەوە هونەرەکەی بەیانکەری تەواوی خەونەکانی بوو. ئەوەی لە تابلۆکەیدا دەریدەبڕی ئەو شتە بوو کە لە ناخی دڵ و لە کونج و کەلەبەرەکانی ڕۆحی بەرزیەوە گڕئاسا زمانەیە کێشا، بەلای ئەوەوە هیچ شتێک نەبوو لە هونەرەکەی بە بەهاتر بێت. هونەرەکەشی وابەستە بوو بە کۆمەڵگا و ئەو خەڵکەی کە لە ناویانا ئەژیا. ئیدی کێ چاوەڕێی ئەوەی لێ ئەکرد کە خۆشەویستەکەشی نەکاتە قوربانی ئەو ئامانجە بە بەهایە؟ ئەو نەک هەر دەیتوانی بەسەر سێڵاوی هەستە پڕجۆش و خرۆشەکەی خۆیدا زاڵ بێ و بە هێزەکانی ئەقڵیەوە وەکوو بەربەستێک بەریان لێ بگرێ، نا، بەڵکو دەیتوانی پێ بنێ بە دڵی خۆیدا و دڵی پڕ کڵپەی لە ناو مستیا بگوشێ و نەهێڵێ کەسێک لە دەرەوەی دونیا و حاڵەتەکانی ئەودایە هەست بە لێدانی بکات. من ئەو شەوە زانیم کە لە نزیک چ کوورەیەکی پڕ ئاگری توێنەرەوەدا وەستاوم و کەچی خەریکم لە سەرمانا هەڵەلەرزم. ئەو هەوڵی دەدا لێدانەکانی دڵی کە لە تاو دووری من جۆشیان سەندبوو لێم بشارێتەوە. وەختێ مرۆڤ بۆنی بەڵایەکە کا زیاتر پێویستی بە هاوڕێەتی و میهرەبانیە بێت من هەر لە خۆم مەپرسی دەبێت سەبارەت بە من چۆن بیر بکاتەوە بێگومان لە دڵی خۆیان و توێتی شایستەی خۆشەویستی من نییە ناتوانین پێکەوە هەڵبکەین